بەشی دوانزە، نەرجسیەتی کۆمەڵ، لە بەشەکەی تردا باسی نەرجسیەتی تاکمان کردو لە ڕووی شێواز و ئەرکی بایۆلۆژیەوە ئەم نەخۆشیەمان شرۆڤە کرد، هەر لە ڕێگای ئەم شرۆڤەیەشەوە دەتوانین لە دیاردەکانی نەرجسیەتی کۆمەڵ یان کۆمەڵایەتی تێبگەین کە ڕۆڵی سەرەکی لە هەڵگیرساندنی شەڕ و توندوتیژیەکان هەیە. لێرەوە نیقاشەکەمان تۆختر دەکەینەوە و زیاتر باسی چۆنیەتی گۆڕینی نەرجسیەتی تاک بۆ نەرجسیەتی کۆمەڵ دەکەین. دەتوانین سەرەتا بە ئەرکی کۆمەڵایەتی یاخود نەرجسیەتی کۆمەڵ دەست پێ بکەین کە ئەویش هەمان ئەرکی بایۆلۆژی نەرجسیەتی تاکی هەیە. بە پێی تێڕوانینی هەر کۆمەڵێکی ڕێکخراو کە دەیەوێت بمێنێتەوە بۆ کۆمەڵەکە گرنگە کە ئەندامانی بە وزەی نەرجسیەت پڕ بکات. مانەوەی هەر کۆمەڵێک زیاتر بەوە بەستراوەتەوە ئەندامانی بگەیەنێتە ئەو قەناعەتەی کە مانەوە و گرنگی ڕێکخراوەکە لە مانەوە و ژیانی ئەوان گرنگترە. لە هەمانکاتیشدا ئەندامان بگەنە ئەو قەناعەتەی کە لە ڕووی مۆراڵی و زیرەکی و بەهێزییەوە کۆمەڵەکەیان لە کۆمەڵەکانی تر باشترە. گەر ئەم جەختگیرییەی تێدا نەبێت ناتوانێت خزمەتی کۆمەڵ بکات. لە ڕووی ئامڕازەوە نەرجسیەتی کۆمەڵ هەمان دیاردەی هەیە کە لە نەرجسیەتی باش و خراپدا باسمان کرد. گەر بابەتی سەرەکی لە نەرجسیەتی کۆمەڵ داهێنان و بە ئەنجام گەیاندنی شتێک بێت، ئەوا هەمان جەدەلیەت ڕوودەدات کە پێشتر باسمان کرد. لە کاتێکدا بۆ ئەوەی شتێکی پێویست دروست بکەیت کە زیاتر کارێکی داهێنەرانە بێت، ناچار بازنە داخراوەکەی تاک جێ دەهێڵیت و بەرەو کۆمەڵ هەنگاو دەنێیت، لە هەمان کاتیشدا گرنگی بەو بابەتە دەدەیت کە مەبەستە. لە لایەکی ترەوە، گەر بابەتی نەرجسیەتی کۆمەڵ، کۆمەڵەکەی خۆی بێت یاخود کارەکانی و تەندروستی ئەندامانی یان هاوسەنگیبوونی ئەندامانی، لێرەدا مەیلی نەرجسیەت بەهێزتر دەبێت و ترسیش بەردەوامی وەردەگرێت، لە زۆر حاڵەتدا هەردوو ڕەگەزەکە بوونیان هەیە. نەرجسیەتی کۆمەڵ ئەرکێکی تریشی هەیە کە هەتاوەکو ئێستا باسمان نەکردووە، ئەو کۆمەڵگای کە خاوەنی سامانێکی وانیە کە بیداتە هەموو ئەندامانی یان بەشێکی زۆریان بێ بەشن، ئەم کۆمەڵگایە ناچارە ئەندامانی بە قەناعەتێکی نەرجسی لە شێوەی خراپ پڕ بکات. ئەمەش بۆ ئەوەی هیچ مەیلێکی ناڕازی بوون لە ناو کۆمەڵگەدا ڕوونەدات. دیارە شانازی کردن بە ئینتیمابوونی تاک بۆ ئەو کۆمەڵە تاکە گەنجینەی ڕازیبوونە. لە زۆر کاتیشدا لە هەموویان گرنگترە. بە تایبەت بۆ ئەوانەی کە لە ڕووی کولتووری و ئابوورییەوە هەژارن، لەبەر ئەوەی ژیان لای ئەوان هیچ گرنگ و بایەخدار نییە، لە هەمان کاتیشدا ژیان هیچ ئیمکاناتێکی وایان پێ نابەخشێت بۆ ئەوەی حەزەکانیان تێر بکەن. هەر ئەمەش بۆ نەرجسیەتێکی توندڕەوانە هانیان دەدات. دەتوانین ئەم جۆرە نەرجسیەتە ڕەگەزییە لە ئەڵمانیا لە سەردەمی هیتلەردا و لە باشووری ئەمریکادا ببینین، بە تایبەت لەم چەند ساڵەی دواییدا کە ئەم دیاردەیە لە باشووردا زۆر بووە. لە هەردوو حاڵەتەکەدا دڵی گەورەی هەستکردن بە بەهێزی و باشی ڕەگەزی، چینە ناوەڕاستە هەژارەکانی کۆمەڵگان. تاکە شت کە ئەم چینە دڵیان پێ خۆش دەبێت، چ لە ئەڵمانیا و چ لە باشووری ئەمریکا، لە ڕووی کولتووری و ئابوورییەوە ئەم چینە مەحرووم بوون و هیچ هیوایەکی واقیعییان نەبووە بۆ ئەوەی باری ژیانی خۆیان بگۆڕن. دیارە ئەوەش لەبەر ئەوەی کە ئەم چینە پاشماوەی چینێکی کۆنە کە بەرەو نەمان و فەوتاندن دەچێت. گەورەکردنی خۆی بەوەی کە باشترین و شیاوترین کۆمەڵی جیهانە و لە هەموو کۆمەڵەکانی تریش پێشکەوتووترە لە جیهاندا. لێرەدا ئەندامێکی ئەم کۆمەڵە بەم شێوەیە هەست دەکات. هەرچەندە من هەژارم و ناڕۆشنبیرم، بەڵام من کەسێکی مەزنم، چونکە ئینتیمام بۆ باشترین و جوانترین کۆمەڵی جیهان هەیە، من سپی پێستم، من ئاریم. دیاریکردنی نەرجسیەتی کۆمەڵ لە چاودیاریکردنی نەرجسیەتی تاک زەحمەتترە. بۆ نموونە با وای دابنێین کەسێک دەڵێت خێزانەکەی جێگای ئیعجابی جیهانە، تەنها ئێمە پاکترین و زیرەکترین و باشترین و شەریفترین خێزانی جیهانین و ئەوانی تریش پیسن یاخود دەبەنگن یاخود ناشەریفن. زۆرجار ئەو کەسە لە لای خەڵکی تر ئەم قسەیە دەکات یەکسەر دەڵێن ئەمە شێت بووە. بەڵام ئەگەر هاتوو کەسێکی توندڕەو لە کۆبوونەوەیەکی جەماوەریدا قسە بۆ خەڵکی بکات و لە جیاتی وشەی من یاخود خێزانەکەم بۆ نەتەوە بگۆڕێت، یان بۆ ئاین و ڕەگەز و پارتی سیاسی، ئەوا ئەو کەسە لەلایەن خەڵکیەوە وەسف و مەدح دەکرێت و زۆرتریش دەبێتە هۆگر و هەواداری، چونکە ئەم کەسە زۆر وڵاتی خۆش دەوێت و یاخود خودای خۆش دەوێت. لە هەمان کاتدا ئاین و نەتەوەکانی تر لەم قسانە توڕە دەبن. ئەویش تەنها لەبەر یەک هۆ چونکە سوکایەتیان پێکراوە، بەڵام قسەکانی ئەم کابرایە لەناو کۆمەڵگەکەی خۆیدا بە مەنتقی و مەعقول ناودەبرێت، لێرەدا وشەی مەنتقی هیچ پەیوەندی بە مەنتقەوە نیە، بەڵکو لێرەدا پەیوەندی بە ڕێکەوتنی کۆمەڵایەتیەوە هەیە، هەرچەندە کۆمەڵگا پێویستی بە نەرجسیەتێکی کۆمەڵی هەبێت بۆ ئەوەی بمێنێتەوە، هێندە هەڵوێستەکانیشی تۆختر دەکاتەوە و دەیانکاتە دیوارێک بۆ ئەوەی لە خەڵکی تر جیایان بکاتەوە. دیارە مێژووییەن ئەو کۆمەڵانەی کە خاوەنی هەڵوێستێکی نەرجسین، لە ڕووی قەبارە و شێوەوە جیاواز بوون. بۆ نموونە لە عەشیرەت و خێڵە سەرەتاییەکاندا لە چەند سەد ئەندامێک پێک دەهاتن. جێگەی ئاماژەیە لێرە هێشتا تاک بوونی نەبووە و تاک نەبووە. بەڵکو لێرەدا زیاتر بە خوێن بەستراوەتەوە. کاتێک سەیری مێژووی مرۆڤایەتی دەکەیت دەبینیت بە بەردەوامی کۆمەڵە بچووکەکان خۆیان لەناو کۆمەڵە گەورەکان تێکەڵ کردووە. دەبینیت ئەو کۆمەڵە بچووکانەی کە لەسەر بنەمای خوێنی هاوبەش پێکهاتبوون خۆیان تێکەڵی ئەو کۆمەڵە گەورانە دەکەن کە زمان و ئیمانی هاوبەشیان هەیە. لە هەمان کاتدا گەورەبوونی ڕووبەری کۆمەڵەکە مانای کەمکردنەوەی نەرجسیەت ناگەیەنێت، هەروەک پێشتر باسمان کرد کە نەرجسیەتی ئاری بوون یاخود سپیپێستی هێندەی نەرجسیەتی توندڕەوانەی تاک ترسناکە. ئەوەی بە گشتی جێگای سەرنجە بە تایبەت لە کاتی تێکهەڵبوونی کۆمەڵەکاندا کە دەبێتە هۆی دروستبوونی کۆمەڵێکی نوێ، پێویستی بە هاریکاریکردن لە نێوان خەڵکێکی جیاوازدا زۆر گرنگە و هەر ئەم هاریکارییەش دەبێتە هۆی کەمکردنەوەی وزەی نەرجسییەت لەناو کۆمەڵەکەدا. دیارە ئەمە دەچێتە قاڵبێکی ترەوە کە پێشتر لەو بابەتەی کە پەیوەندیی بە نەرجسیەتی باشەوە هەیە تێیدا باسی ئەم بابەتەمان کرد. چەندە ڕووبەری نەتەوە یان ئایین یاخود ویلایەتەکە گەورەتر بێت و بیکاتە جێگای شانازی و نەرجسیەتی خۆی بۆ ئەوەی بەرهەمێکی هونەری یان عەقڵی یان مادی بە ئەنجام بگەیەنن، بەردەوامیی ئەم کارە دەبێتە هۆی ئەوەی کە پلەی نەرجسیەتەکە کەم بکرێتەوە. مێژووی کەنیسەی کاتۆلیکی ڕۆمانی باشترین نموونەیە بۆ دەرخستنی نەرجسیەتی کۆمەڵ و هێزە دژەکانی لە ناو خۆیدا. سەرەتا دەبێت ئەوە بڵێم یەکەمین دیاردەی نەرجسیەت لەوەدا دەردەکەوێت کە ئەم ئایینە هەڵگری چەمکێکی جیهانییە و مەزهەبی کاتۆلیکی چیتر ئایینی خێڵێک یان نەتەوەیەکی دیاریکراو نییە. دووەمین دیاردە ئەوەیە کە ئەم ئایینە توانی بیری خوداپەرستی و دژایەتیکردنی بتپەرستی بەرهەم بهێنێت. لێرەدا بیری خوداپەرستی مانای ئەوەیە کە هیچ کەسێک ئیمکاناتی ئەوەی نییە خۆی بکات بە خودا، هەروەها هیچ کەسێکیش خاوەنی توانا و زانیاری ڕەها نییە. دیارە ئەمەش سنورێک بۆ نەرجسیەتی تاک دادەنێت، بەڵام لە هەمان کاتیشدا هەر کەنیسا خۆی نەرجسیەتێکی توندتر دەرخواردی ئەندامانی دەدات. ئەندامانی کەنیسا لەو باوەڕەدان کە کەنیسا تاکە ڕێگای ڕزگاربونیانە و پاپاش نوێنەری مەسیحیە لەسەر ڕوی زەوی. بە هەمان شێوەی بیری خوداپەرستیش کە بە حوکمی ئەوەی کە خودا خاوەنی توانا و زانیاری ڕەهایە بەسەر مرۆڤەوە، وا چاوەڕوان دەکرا مرۆڤ فێری خاکی بوون و لێبوردەیی بکات، کەچی زۆر جار خەڵکێکی خۆیان لێ بووەتە خودا، بەمەش پلەیەکی نائاسایی تر لە نەرجسیەتی خۆیان بەهێزتر کردووە. دیارە هەمان ناڕوونی لە نێوان ئەرکی نەرجسیەت و نانەرجسی بوون لە ئاینە زۆرەکانی جیهاندا ڕووی داوە، بوودی، جوولەکە، ئیسلام و پڕۆتستانی. دیارە هەر وەک پێشتریش ئاماژەم پێدا جگە لە کاتۆلیکی لە مێژوودا زۆر نموونەی تریش هەن لەسەر نەرجسیەتی کۆمەڵ بەڵام لەبەر ئەوەی هەموو بزافە ئینسانیەکان تەرکیزیان لەسەر ئاینی کاتۆلیکی کردووە لە هەمان کاتیشدا یەکەمین نەرجسیەتی ئاینی توندڕەوانە بووە لە مێژوودا بە تایبەت لە سەدەکانی پازدە و شازدەدا. هیومانیستەکان چ لەناو کەنیسەدا یان لە دەرەوەیدا پێیان وابوو کە هیومانیزم سەرچاوەکەی لە مەسیحیەتەوەیە. نیکۆلای کۆسا داوای لێبوردنی ئایینی دەکرد لەناو کۆمەڵگادا. هەروەها فیتشینو گوتی، خۆشەویستی هێزی سەرەکیە بۆ دروستکردنی هەر شتێک. هەروەها ئایراسموس داوای لێبوردنی و دیموکراسی لەناو کەنیسەدا دەکرد. هەروەها تۆماس مۆر لە کەنیسە دەرچوو هەتا مردیش بەرگری لە پرەنسیپەکانی جیهانی بوون و برایەتی و مرۆڤایەتی دەکرد هەروەها بۆستلیش بە پشتبەستن بە بنەماکانی بیری نیقۆلا و ئایراسموس داوای ئاشتی جیهانی و یەکێتی جیهانی دەکرد هەروەها سیکیولو لە پاش بیکو دیلا میراندۆلا زۆر بە حەماسەتەوە بەرگری لە کەرامەتی مرۆڤ و عەقڵ و چاکە دەکرد. دیارە هەموو ئەم پیاوانە کە هەموویان لە بزافی کەنیسەی مەسیحیدا بوون، پشتگیریان لە جیهانبوون و برایەتی و ئاشتی و لێبووردەیی و عەقڵ و کەرامەتی مرۆڤ کردووە. هەمووشیان لە ڕێگای ئاشتی و لێبووردەییدا کوژراون. ئەمانە لە هەردوو لاوە، لە لایەن مارتین لۆتەرەوە یان لە لایەن کەنیسەوە، ڕووبەڕوویان بوونەتەوە و دژایەتیان کراوە. دیارە هیومانیستەکان هەوڵیان دا کە کارەسات ڕوونەدات، بەڵام توندڕەوەکان توانیان شەڕەکە بەرنەوە. دیارە شەڕ و چەوساندنەوەی ئاینی کە لە ئەوروپا لە جەنگی سی ساڵەدان لە سەدەی شانزە، گەیشتە تروپکی و گەورەترین کارەساتی خوڵقاندو گەورەترین زەرەریشی لە پێشکەوتنی مرۆڤایەتی دا کە هەتاوەکو ئەمڕۆش ئەوروپا پێوەی دەناڵێنێت. دیارە لێرەدا ناتوانین ستالین لە بیر بکەین کە توانی هەموو بزافی ئینسانی و سۆسیالستی بۆ ماوەی سێ سەد ساڵ دوا بخات. ئەگەر بیری خۆمان بۆ سەدەکانی شانزە و حەڤدە بگەڕێنینەوە، دەبینین تا چەندە ئەم بزافانە ناعەقڵانی بوون. دیارە هەردوو بەرە باسی خودا و مەسیح و خۆشەویستییان دەکرد، تەنها لە چەند خاڵێکی لاوەکیدا ڕێکنەتەکەوتن. دەنا لە زۆربەی پرەنسیپەکاندا هاوڕا بوون، بەڵام هەریەکەیان ڕقی لەوی تر دەبوویەوە. هەریەکەشیان لەو باوەڕەدا بوو کە مرۆڤایەتی تەنها لە ڕێگای ئیمانەکەی ئەوەوە ڕزگاری دەبێت. جەوهەری توندڕەویکردن لە بەرەی خۆت و ڕقلێبوون لەو کەسانەی کە لەگەڵیان جیاوازیت، ئەمە نەرجسیەتی پێ دەڵێن، ئێمە زۆر باشین، ئەوان هیچ و پووچن، ئێمە ئاشتیخواز و چاکین، ئەوان شەڕەنگێز و خراپن، پاڕاخنەیەکیش لە عەقیدەی هەر یەکێکیان بە هێرشێکی خراپ و سنووربەزێن دادەنرا. هەرچەندە ڕەخنەکەش باشیش بوایە و ئامانجی سەرەکیشی یارمەتیدانی ئەو لایەنە بێت بۆ ئەوەی بگەڕێتەوە بۆ ڕاستی، بەڵام هیچ کام لەم دوو لایەنە قبووڵیان نەدەکرد. لەگەڵ دەستپێکی سەردەمی ڕێنسانسیشدا کێشەکە گەورەتر بوو، هەردوولا بەهێزتر و خراپتر بوون، لە ڕووی نەرجسیەت و بزافی کۆمەڵایەتیشەوە هەریەکەیان بە شێوەیەکی جیا لەوی تر گەشەی سەند. بەداخەوە پێشکەوتنی نەرجسیەتی کۆمەڵ پێش پێشکەوتنی بزافی هیومانیزم کەوت. لە کۆتایی سەدەکانی ناوەڕاست و سەرەتای سەردەمی ڕێنسانس لە ئەوروپادا، هیوای دروستبوون و سەرهەڵدانی بزافێکی هیومانیستی ئایینی سیاسی هەبوو. بەڵام بەداخەوە ئەو خەونەش زوو لەناوچوو. لە جیاتی ئەمە، کۆمەڵێک فۆڕمی نوێی نەرجسیەتی کۆمەڵی دروستبوون کە توانیان هەموو سەدەکانی داهاتووش داگیر بکەن. ئەم نەرجسیەتە کۆمەڵەیەش چەندین فۆڕمی لە خۆ گرت، ئاینی، نەتەوەیی، ڕەگەزی و سیاسی، وەکوو شەڕی نێوان پرۆستاتینەکان دژ بە کاتۆلیکیەکان، فەرەنسیەکان دژ بە ئەڵمانەکان، سپی پێستەکان دژ بە ڕەش پێستەکان، ئاریەکان دژ بە ڕەگەزە نا ئاریەکان، کۆمۆنیستەکان دژ بە کەپیتالیستەکان. بە جیا لە ناوەڕۆکی ئەم شەڕانە، هەوڵ دەدەین هەڵوێستەی خۆمان لە ڕووی دەروونی و تەعەسوب و وێرانکاری ئەم نەرجسیەتە بخەینە ڕوو. لە بەرامبەر پێشکەوتن و سەرهەڵدانی نەرجسیەتی کۆمەڵی، لە دژی ئەو بزافێکی گەورەی هیۆمانیستی مرۆڤایەتی لە گەشەسەندن و پێشکەوتندا بوو لە سەدەی هەژدە و نۆزدەدا، لە سیپۆنزاوە بۆ لایبتتز و ڕۆسۆ و هیردەر و کانت و گۆتە و هەتا دەگاتە مارکس. ئەمان هەموویان هەڵگری بیرێکی مرۆڤانە بوون، بەڵام شەڕی یەکەمی جیهانی هات و ئەمەش وەکو لێدانێکی کۆتایی بزافە هیومانیستەکان بوو. لە بەرامبەردا ئەم شەڕە ڕێگای بۆ نەرجسیەتێکی کۆمەڵایەتی گەورە خۆش کرد، لەوانە، هیستریای نەتەوەیی لە هەموو وڵاتان بەرز بوویەوە و شەڕ پەیدا بوو. توندڕەوبوونی ڕۆژئاوا دژ بە بزافی کۆمۆنیستی، ڕەگەزپەرستی هیتلەری، پەرستنی پارتی ستالین، توندڕەوی هیندۆسی و ئیسلامی، هەموو ئەم بزافە نەرجسییە کۆمەڵییە جیاوازانە جیهانیان بەرەو نەمان و کۆتایی هێنان برد. وەکوو کاردانەوەیەک لە بەرامبەر ئەم هەڕەشە گەورەیە بۆ سەر بزافی هیومانیستی، دەتوانین ڕابوونی ئەم بزافە لە هەموو وڵاتاندا بە چاوی خۆمان ببینین کە لە ناو هەموو بیروبۆچوون و عەقیدە جیاوازەکاندا سەری هەڵداوە. ئەمڕۆ خەڵکانی هیومانیستی لە ناو لاهووتییەکانی کاتۆلیکی و پڕۆتستانی دەبینین، هەروەها لە ناو فەیلەسووفە سۆسیالیستی و ناسۆسیالیستییەکانیشدا ئەمە دەبینین. بەڵام ئاخۆ لە بەرامبەر ئەم هەڕەشەی لەناوبردنی کۆتاییەدا، ئەم هزر و نموونە هیومانیستە نوێیانەی کە ئەمڕۆ لە ناو هەموو مرۆڤەکاندا هەیە، بەسە بۆ ئەوەی کاریگەریەکانی نەرجسیەتی کۆمەڵایەتی ڕابگرێت؟ ئەم پرسیارە زۆر گرنگە و چارەنووسی تەواوی مرۆڤایەتیش دیاری دەکات. لە ڕاستیدا زیادبوونی توندڕەوی نەرجسیەتی کۆمەڵایەتی لە نەرجسیەتێکی ئاینی بۆ نەتەوەیی و ڕەگەزی و حیزبی، دیاردەیەکی سەرنجڕاکێشە. یەکەم لەبەر گەشەسەندنی هێزی هیومانیستی کە لە سەردەمی ڕێنسانسەوە لە گەشەسەندندایە هەروەک پێشتر باسمان کرد، دووەم بەهۆی گەشەسەندنی هزری زانستی کە دەبێتە هۆی کەمکردنەوە و بەها و شێوەی نەرجسیەت چونکە بۆ ئەوەی ڕێگایەکی زانستیانە و بابەتیانە بگرێتە بەر ناچار دەبێت جیهان وەکو ئەوەی هەیە ببینێت نەک لە ڕێگای حەز و ترسەکانەوە هەوڵی شێواندنی بدات. هەروەها پێویستە بە سنگفراوانییەوە ڕاستییەکان سەیر بکەیت و واز لە هەموو خەونێکی مەعریفیی گشتگیرانە بهێنیت. دیارە پێویستە بۆ هزرێکی ڕەخنەگرانە، ئەزموونگەری و سەلماندن و هەڵوێستی گوماناوی، هەموو ئەمانە سیمای گرنگی ڕێگای زانستییانەن. هەموو ئەمانەش ئەو ڕێگایانەن کە دژی تەوژمی نەرجسیانە دەگیرێنە بەر. بە دڵنیاییەوە ڕێگای هزری زانستیانە کاریگەری گەورەی بەسەر هزری هیومانیستی نوێوە هەیە، لەبەر ئەوەی هیچ کات ڕێکەوت نییە کە ئەمڕۆ زۆربەی زانا گەورەکان خەڵکانی هیومانیستن، بەڵام زۆربەی زۆری پیاوان لە ڕۆژئاوا، هیچ ڕێگای بیری زانستی و ڕەخنەگرانە کاری تێنەکردوون، هەرچەندە ئەمانە چ لە قوتابخانە یاخود لە زانکۆ فێری ڕێگای زانستیانە دەکرێن. تەنانەت زۆربەی پسپۆڕەکانی بواری زانستە سروشتیەکان خەڵکانی پیشەیین و هیچ هەڵوێستێکی زانستیانەیان نیە. بەڵام بە نیسبەت زۆربەی خەڵکییەوە ئەو ڕێگا زانستییانەی کە فێری بوون زۆر کەم و لاوازە. هەرچەندە دەتوانین بڵێین کە خوێندنی زانکۆیی نەرجسیەتی تاک و کۆمەڵی تا ڕاددەیەک کەم دەکاتەوە. بەڵام ئەمە نەبووەتە ڕێگرێک لە بەردەم زۆربەی خەڵکانی خوێندەوار کە بە حەماسەوە ببنە ئەندامی بزافە نەتەوەی و ڕەگەزی و سیاسیەکان کە هەموویان گوزارشت لە نەرجسیەتێکی کۆمەڵایەتی نوێ دەکەن. ئەوەی کە ڕوون و ئاشکرایە زانست بابەتێکی نوێی هێنایە ناو نەرجسیەتەوە کە ئەویش تەکنیکە. ئەمە شانازیەکی نوێی بەخشیە مرۆڤ ئەویش بەوەی کە داهێنەری شتێکە کە هەتاوەکو سەردەمانێکی زۆر نزیکیش ئەم شتە خەون بووە. بۆ نمونە وەکو داهێنانی ڕادیۆ، تەلەفیزۆن، وزەی ئەتۆمی، سەفەر کردن بۆ ئەستێرەکانی تر، ئەمانە دەکرێن هەموویان ببنە هۆی لەناو بردنی جیهان. چونکە ئەمانە توانیان بابەتگەلێکی نوێ بهێننە ئاراوە بۆ ئەوەی هێندەی تر نەرجسیەت بەهێزتر بکەن. لە کاتی لێکۆڵینەوەمان لەبارەی کێشەی گەشەسەندنی نەرجسیەت بە شێوەیەکی گشتی لە کاتی ئێستاماندا، دەتوانین باسی وتەیەکی بەناوبانگی فرۆید بکەین کە لەبارەی کۆپەرنیکۆس و داروینەوە کردی، ئەو دەڵێت، ئەمانە، واتە کۆپەرنیکۆس و داروین، نەرجسیەتی مرۆڤیان بە قووڵی بریندار کرد، کاتێک وتیان کە ئێمە ڕۆڵی گەورەمان لە هۆشیارکردنەوەی مێشکی مرۆڤ هەبووە. ئەمەش وەکو واقعێکی سەلمێنراوە و هیچ جێگای گۆڕین نییە. بەڵام لە کاتێکدا نەرجسیەتی مرۆڤ بەم شێوەیە بریندار کرا، دەرکەوت کە هیچ نەیتوانیوە نەرجسیەت کەم بکاتەوە، هەر وەک ئێمە پێشتر بۆی چووبووین، بەڵکو توانی نەرجسیەت بۆ شتی تر بگۆڕێت، لەوانە، نەتەوە و ڕەگەز و سیاسەت و تەکنیک. بەڵام بە پێچەوانەی نەرجسیەتی تاکەوە، هۆکاری نەخۆشی نەرجسیەتی کۆمەڵایەتی زیاتر ڕوون و ئاشکرایە. کە ئەویش بریتیە لە نەبوونی حوکمێکی بابەتی و مەنتقیانە، کاتێک هەوڵی شرۆڤەکردنی حوکمی سپی پێستە هەژارەکان بەسەر ڕەش پێستەکان دەکەین یان حوکمی نازیەکان بەسەر جولەکەکان یەکسەر هەست بە شێواوی حوکمەکانیان دەکەین. پێدەچێت هەندێک ڕاستی بچوکیان تێکەڵی حوکمەکانیان کردبێت. بەڵام بە گشتی زۆربەی بۆچوونەکانیان لە درۆ و خوڕافات پێکهاتبوو. گەر سیاسەت بتوانێت کاریگەری زۆر لەسەر گەورەکردنی نەرجسیەتی تاک دابنێت، ئەوا دەبێتە هۆی لەناوچوونی تێفکرینی بابەتیانە کە زۆرجار ئەمە بەرەو کارەساتمان دەبات. بە چاوی خۆمان لە نیوەی یەکەمی ئەم سەدەیە دەرئەنجامی دوو نموونەی نەرجسیەتی نەتەوەییمان بینی. چەندین ساڵ پێش دروستبوونی جەنگی جیهانی یەکەم، ستراتیژیەتی سەربازیی فەرەنسی پێی وابوو کە لە شکری فەرەنسی پێویستی بە تۆپی قورس نییە، هەروەها پێویستیشی بە چەکی ڕەشاشی زۆر نییە. لە هەمان کاتیشدا مێشکی سەربازە فەرەنسییەکانی بە ڕۆحی هێرشبەرانە و ئازایەتی فەرەنسی ئاخنیبوو. واشیان خستبووە مێشکی ئەم سەربازانەوە تەنها حەربەکان بەسە بۆ ئەوەی لە شکری دوژمنەکانیان ببەزێنن. لە ڕاستیدا سەدان هەزار سەربازی فەرەنسی بە چەکی ڕەشاشی سەربازە ئەڵمانیەکان کوژران و دۆڕان. تەنها هەڵە ستراتیژیەکانی ئەڵمانیا و یارمەتیەکانی ئەمریکا توانی فەرەنسا لە شەڕەکە ڕزگار بکات و نەدۆڕێت. لە جەنگی جیهانی دوەمیشدا ئەڵمانیا هەمان هەڵەی کردەوە. لەو کاتەدا هیتلەر کە خۆی کەسێکی نەرجسی توندڕەو بوو توانی نەرجسیەتی ئەڵمانەکانیش بەهێزتر بکات. ئەو زیاد لە پێویست باسی هێزی ئەڵمانیای دەکرد. تەنها گاڵتەی بە هێزی ئەمریکا نەدەکرد، بەڵکو گاڵتەشی بە زستانی ساردی ڕوسیاش دەهات، هەروەک چۆن جەنەراڵێکی نەرجسی تر، ناپۆلیۆن، هەمان هەڵەی کرد. هەرچەندە هیتلەر کەسێکی زیرەکیش بوو، بەڵام نەیدەتوانی واقع بە شێوەیەکی بابەتیانە بخوێنێتەوە، چونکە ئەو ئاواتی سەرکەوتن و حوکم کردن بە لایەوە لە واقیعی چەکداری و کەش و هەوا گرنگتر بوو. نەرجسیەتی کۆمەڵایەتی هەروەکو نەرجسیەتی تاک پێویستی بە ڕازیبوونێکی گشتی هەیە، ئەم ڕازیبوونەش لە ڕێگای بڵاوکردنەوەی عەقیدەیەکی گشتگیرانەوە دەبێت کەوا لە ئەندامانی بکات کە ئەم کۆمەڵەیە لە سەرو کۆمەڵەکانی ترەوەیە و هەستی شەڕەنگێزانەیان تێدا دروست بکات. ئەم قەناعەتەش زۆر بە ئاسانی لە ناو کۆمەڵەیەکی ئایینیدا جێگای خۆی دەکاتەوە. ئەوەش لە ڕێگای سەپاندنی ئەو بیرەی کە کۆمەڵەکەم تاکە کۆمەڵەی ئایینیە کە باوەڕی بە خودایەکی ڕاست و دروست هەیە. هەروەها تەنها خوداکەی منیش ڕاستە. ئەمەش مانای ئەوە دەگەیەنێت کە کۆمەڵەکانی تر هەموویان گومڕان و کەسانی بێباوەڕ و سەرلێشێواون. دیارە بەبێ گەڕانەوەش بۆ خودا بۆ ئەوەی بکرێتە بەهانەیەک بۆ سەرکەوتنی کۆمەڵێک بەسەر کۆمەڵێکی تردا، نەرجسیەتی کۆمەڵایەتی دەتوانێت لە ڕێگای بابەتە دونیاییەکانیشەوە ئەم سەرکەوتنە بەدەست بهێنێت. بۆ نموونە ئەو قەناعەتە نەرجەسیەتەی کە ئەمڕۆ لە ئەمریکا و باشووری ئەفریقادا هەیە، پێی وایە کە سپی پێستەکان بەسەر ڕەش پێستەکاندا زاڵن، هیچ کۆمەڵەیەکی تریش توانای سەرکەوتنی بەسەر ئەماندا نییە، دیارە بۆ سەپاندنی ئەم وێنە نەرجەسیە کۆمەڵایەتیە پێویستمان بە بەڵگەیەکی واقعی دەبێت، لەبەر ئەوەی کە سپی پێستەکان لە ئەمریکا و باشووری ئەفریقا لە بوارەکانی سیاسی و ئابووری و کۆمەڵایەتیدا توانیویانە خۆیان بەسەر ڕەشپێستەکاندا زاڵ بکەن. قەناعەتە نەرجسییەکان جۆرە سیمایەکی واقیعانەی لە خۆی پۆشیوە. ئەمەش دەکرێتە هۆی سەرەکی بۆ چۆنیەتی تێفکرینی ئەوان. بە هەمان شێوە ئەمە بە سەر نازیەکاندا دەسەپێنرێت، ئەوانیش لەو باوەڕەدا بوون کە لە ڕێگای لەناوبردنی جەستەی ڕەگەزی جوولەکەوە دەکرێت بکرێتە بەڵگەیەک بۆ زاڵبوونی ڕەگەزی ئاریەکان، جێگەی ئاماژەیە کەسێکی سادی لەو باوەڕەدایە توانای کوشتنی مرۆڤ نیشانەی بەهێزی و بەتوانایی ئەو کەسە دەگەیەنێت. ئەگەر کۆمەڵێکی نەرجسی خۆبەگەورەزان کەمینەیەکی دەست نەکەوێت بۆ ئەوەی نەرجسیەتی خۆی بەسەریاندا بسەپێنێت، ئەم نەرجسیەتە کۆمەڵایەتیە بە ئاسانی کۆمەڵ بەرەو ملکەچبوون بۆ دەسەڵاتی عەسکەری دەبات. بۆ نموونە تەعەسەب و توندڕەوی ئەڵمانەکان و سلاڤیەکان لە ساڵانی پێش هەزار و نۆ سەد و چواردە واتە پێش جەنگی جیهانی یەکەم، کە هەردووکیان پێیان وابوو کە نەتەوەی هەڵبژاردەی سەرزەمینن، هەروەها لە سەروو هەموو نەتەوەکانی تریشەوەن، هەر بۆیە ئەم هەستەش کرایە بیانوو بۆ پەلاماردانی ئەو نەتەوانەی کە دان بە باڵادەستیی ئەماندا نەنێن. دیارە من ناڵێم کە تەعەسوبی نەتەوەیی لەلایەن ئەڵمان و سلاڤییەکان هۆکاری سەرەکیی هەڵگیرسانی جەنگەکە بوو، بەڵکوو دەمەوێت بڵێم کە ئامرازێکی یاریدەدەری باش بوو بۆ جەنگەکە، نابێت ئەوەشمان لەبیر بچێت کە هەمووکاتێک حکومەتەکان لە کاتی شەڕدا دەیانەوێت نەرجسیەتی نەتەوەیی بەرز بکەنەوە کە ئەمەش لە ڕووی دەروونیەوە یارمەتیدەرێکی باشە بۆ سەرکەوتن لە شەڕدا. لە کاتێکدا نەرجسیەتی کۆمەڵێک بریندار کرا، یەکسەر هەمان کاردانەوەی توندی دەبێت، هەروەک لە نەرجسیەتی تاکدا باسمان کرد. ئەگەر سەیری مێژوو بکەین و سەیر دەکەین کە زۆرجار توڕەبوونی نەرجسیەتی کۆمەڵایەتی گەیشتۆتە حاڵەتی شێتی. بۆ نموونە کاتێک سووکایەتی بە خودای گەلێک دەکرێت، یان سووکایەتی بە ئیمپڕاتۆر یان سەرۆک دەکرێت، یان کاتێک شەڕێک دەدۆڕێت یان زەوییان لەدەست دەبەن. زۆرجار هەستێکی تۆڵەسەندنەوەی جەماوەری تووند ڕوویداوە. کە ئەمەش بووەتە هۆی بەرپابوونی شەڕێکی گەورە. زۆر جار هەستی تۆڵەسەندنەوە چ لە نەرجسیەتی تاک یاخود نەتەوەیی، دەبێتە تیمارێک بۆ ساڕێژکردنی نەرجسیەتە بریندارکراوەکە. لە کۆتاییدا دەمەوێت ڕەگەزێکی تر بۆ ڕەگەزەکانی نەخۆشی نەرجسیەت زیاد بکەم. زۆر جار لە کۆمەڵگایەکدا کە پلەیەکی زۆر نەرجسی هەیە، ئەندامان خۆیان هەڵدەواسن بە سەرۆکێک بۆ ئەوەی نەرجسیەتی خۆیان لەودا کۆبکەنەوە. پاشان ئەم کۆمەڵە دەست دەکەن بە پیاهەڵدان و ستایش کردنی ئەم سەرۆکە. هەر ئەویش دەکرێتە سەنتەری نەرجسیەتەکە. کاتێک تاکێک هەموو ژیانی خۆی دەکاتە قوربانی سەرۆکێکی بەهێز، ئەو سەرۆکەش دەبێتە سیمبولی و لە پێش چاوی بۆ هەموو هەڵسوکەوت و کردارێکی. بەم شێوەیەش نەرجسیەتی تاک بۆ سەرۆک دەگۆڕێت. چەندە سەرکردەکە مەزن بێت هێندەش هەوادارانی خۆیان بە بەهێز و مەزن دادەنێن. ئەو کەسانەش کە خۆیان نەرجسین باشترین کەسن کە دەتوانن ئەم ڕۆڵە ببینن، واتە ڕۆڵی سەرۆکێکی مەزن. کاتێک سەرۆکێکی نەرجسی کە خۆی لە خۆیدا لەو باوەڕەیە کە کەسێکی مەزن و بەهێزە، وا دەکات کە کەسە نەرجسییەکان بۆ لای خۆی ڕابکێشێت. زۆرجاریش سەرۆکێکی نیمچە شێتیش باشترین هەلی سەرکەوتنی هەیە، هەتا ئەو کاتەی کە شێوازی حوکمکردنەکەی دوور دەبێت لە تێڕوانینێکی بابەتییانە، لە هەمانکاتیشدا بەرپەرچی توندی هەموو ئەوانە دەداتەوە کە دەبنە ڕێگری بۆ ئەوەی پارێزگاری لە وێنە مەزنەکەی خۆشی بکات، وای لێ دەکات کە کۆمەڵێک هەڵەی کوشندە بکات کە دەبنە هۆی لەناوبردنی، بەڵام زۆر جاریش چەند سەرکردەیەکی زیرەکیش پەیدا دەبن کە دەتوانن داواکارییەکانی جەماوەرە نەرجسیەکە جێبەجێ بکەن.